چۆن ڕەخنە بگرین کە نەکەوینە بەر خەشم و توڕەیی؟ ئازیزان، نیوەڕۆیەکیان چارلز شواب لە کاتی بەسەرکردنەوەی یەکێک لە کارخانەکانی توانەوەی ئاسنی خۆی چاوی بە هەندێک لە کرێکارەکانی کەوت کە لە ژێر تابلۆی جگەرەکێشان قەدەغەیەدا خەریکی مژ لێدانی جگەرەکانیان بوون. نا، شواب نەک تەنیا ئەو قسەیەی نەکرد، بەڵکو بەهێمنێکی تەواو پاکەتی جگەرەکەی لە گیرفانی دەرهێنا و بەهەریەکە لە کرێکارەکان جگەرەیەکی فەرموو کرد، لە کۆتاییدا پێی وتن سوپاسگوزار دەبم ئەگەر ئەم جگەرانە لە دەرەوەی کارگە بکێشن. کرێکارەکان بە ڕوونی بۆیان دەرکەوت کە مەبەستی شواب چییە، شوابیش بەبێ بریندارکردنی هەستی ئەوان بە مەبەستی خۆی گەیشتبوو، فەرمووکردنی جگەرە پێیان هەستی گرنگبوونی لە کرێکارەکاندا وروژاندبوو، ئەوانیش پێیان خۆش بوو، ئایا مومکینە بتوانی وەها پیاوێکت خۆش نەوێت و ببیتە هۆی ڕەنجاندنی؟ جان وانا میکر خاوەنی چەند فرۆشگایەکی گەورەش هەر لەم شێوازە سوودی وەردەگرت. بۆ نموونە کاتێ ئەو سەری لە فرۆشگایەک دەدا و دەیبینی موشتەری کاڵاکانی هەڵبژاردووە و بەڵام لە کاتی پارەداندا بەهۆی ئامادەنەبوونی فرۆشیار تووشی کێشە هاتووە، بەبێ هات و هاوار بە لەسەرخۆییەوە دەچووە پشت سندووقی فرۆشەوە و پاشت پارەوەرگرتن بە یەکێک لە شاگردەکانی دەوت، شتەکانی بۆ بپێچنەوە. ئەو لە بری قڕەقڕ و توڕەبوون سەرنجی فرۆشیارانی بۆ لای خۆی ڕادەکێشا و ئەوان لەمەی کە دەیانبینی خاوەنی فرۆشگاکە کارێکی سادە ئەنجام دەدا لەمەڕ پێگە و شوێنی خۆیان هەستیان بە غرور و لەخۆباییبوون دەکرد هەوڵیان دەدا ئەو جێ و شوێنەیان لەدەست نەدەن. ڕۆژی هەشتەمی مارس، هەزار و هەشت سەد و هەشتا و حەوت بوو کە ڤهنری مەیجەر کۆچی دوایی کرد، وەک ژاپۆنیەکان دەڵێن دونیای خۆی گۆڕی. ڕۆژی یەکشەممەی داهاتوو لە لیمان ئابوود گوتاربێژێکی بەناوبانگ هەبوو. داواکرا کە بەسەر جەنازەکەی مەیجەرەوە وتارێک ئاراستە بکا. ئابوود بەهۆی پلەوپایەی هنی مەیجەرەوە بەزۆری حەزی دەکرد ئەم کارە بکات. ئەو پاش وەرگرتنی دەعوەتنامەکەی دەقی وتارەکەی ڕێکخست تاکو لە مەراسیمی لەدەستدانی ئەو کەسایەتیە گرنگەدا پێشکەشی بکات، پاش تەواوبوونی دەقی وتارەکە، ئابووت ئەوی بۆ هاوسەرەکەی خوێندەوە تاکو ڕای ئەو دەربارەی خاڵە لاواز و بەهێزەکانی بزانێ، ئابووت نووسینەکەی بە هەمان وردەکاری ڕێکخستبوو کە نووسەرێکی وەک، گوستاف فلوبر، نووسینێکی تایبەت ڕێکدەخات. بەڵام چونکە وتارگەلێکی لەم جۆرە بە شێوەیەکی ئاسایی لە لایەنی ناوەرۆکی ستایشەوە زیاتر دەڕوانن، ئەوا لە لایەنی بابەتیەوە لاوازن، هەر بۆیە زەحمەتەکان، ئابووتیش، بێهوودە بوون، تەنانەت دەکرێ بوترێ لە بەر وردەکاری زیاتر ئابووت لە ڕازاندنەوەی لە ڕادەبەدەری بابەتەکەدا، ئەم وتارە هەژارتر لە وتارەکانی تر دەکەوێتە پێش چاو. خۆشەویستان ئەگەر هاوسەرەکەی ئابوود ژنێکی خام و بێ تەجروبە بوایە بێگومان بە مێردەکەی دەگووت ئەم شتە پووچانە چییە کە نووسیوتە یاخود پاش ئەو هەموو ساڵە وتاربێژیە دەبوو باشتر لەمە بنووسی تەنانەت هاوسەرەکەی ئابوود دەیتوانی بڵێت بۆ خاتری خوا بۆچی وەک مرۆڤ قسە ناکەیت بۆچی قسەکانت سروشتی نین ئەگەر ئەم قسە هیچ و پووچانە بخوێنیتەوە ئابڕووت دەچێ و لەم بابەتە ناڕەزاییانە بەڕاست ئەگەر هاوسەرەکەی ئابوود ئەم قسانەی بکردایە چی ڕووی دەدا. بێ گومان دەبووە هۆی ڕەنجاندنی مێردەکەی و لای کەمەکەی ماوەیەک ژن و مێرد قسەیان لە یەک دادەبڕی، بەڵام هاوسەرەکەی ئابووت بە لەسەر خۆییەوە بە زەردەخەنە بە مێردەکەی وت، کارێکی باڵایە بۆ بڵاوکراوەیەکی سەنگینی وەک مانگنامەی ئەمریکن نوور، نووسینێکی ئەدەبی بێ ئەندازە گرنگە بۆ چاپ، خۆزگە بەو ڕادەیەش بۆ وتارێک بە کەڵک ببوایە. ئابووت پاش بیستنی ئەم ڕادەربڕینە دەست بەجێ نووسینەکەی لەت لەت کرد و لە بۆنەکەدا بەبێ نووسین قسەی کرد، چونکە دەیویست لەسەر بیسەرانی خۆی کاریگەری دابنێت. وتارێکی زۆر جوانی پێشکەش کرد. خاتوو ئابووت بەم ئاگادارکردنەوە موئەدەبانەی مێردەکەی تێگەیاند کە نووسینەکەی ئەو بە کەڵکی وتارێکی لەو جۆرە بابەتانە نایەت. بەڕێز ئابووتیش چونکە غرووری بریندار نەبووبوو، لە پێشکەشکردنی وتاردا وردەکاری تەواوی بەکار هێنا و سەرکەوتووش بوو. ئەگەر دەتانەوێت بەبێ بریندارکردنی هەستی کەسانی تر ئەوان ناچار بە گۆڕانکاری بکەن، ئەوا لەسەر ئەم ڕێسایە بڕۆن. هەڵەی کەسانی تر بە شێوەیەکی نا ڕاستەوخۆ بدەنەوە بە ڕوویاندا و ئاگادار بن هەستی شانازی و خۆ بە باڵا زانین لە قسەکانتاندا نەبێت. خۆشەویستانم ئەوەی پێشکەشمان کردن پاری بیست و سێ بوو لە پەرتووکی هونەری هاوڕێگرتن و شێوازی هەڵسوکەوت کردن لەگەڵ خەڵکیدا ئێستە دێینە سەر پێشکەش کردنی پاری بیست و چوار. بە خستنە ڕووی هەڵەکانی خۆتان دەست پێ بکەن بەڕێزان چەند ساڵ لەمەو بەر برازاکەی من ژوزفین کارنگی لە کانزاس ستیەوە هات بۆ نیۆیۆرک تاکو ببێتە سکرتێری تایبەتی خۆم ئەو لەو کاتەدا نۆزدە ساڵان بوو تازە لە ئامادەیی دەرچوو بوو لە کاروباری ئیداریدا هیچ ئەزموون و تەجروبەیەکی نەبوو بەڵام ئەمڕۆ ئەو یەکێکە لە کامڵترین و بە تەجروبەترین و کارجوانترین سکرتێرەکان لە ڕۆژئاوای سوزدە، ئەمەش لە حاڵەتێکدایە یاخود لە حاڵێکدایە کە ئەو تەنیا بەهرەی فێربوون و گەشەکردنی هەبوو. لە سەرەتادا کە ئەو خام و بێ تەجروبە بوو، ویستم کە ڕەخنەی لێ بگرم، بەڵام زۆر زوو هاتمەوە بە خۆمدا و بە خۆمم وت، دیل کارنگی، یەک خولەک سەبر بکە، تەنها یەک خولەک. تەمەنی تۆ دوو ئەوەندەی ژوسفینە، تەجروبەت لە بواری ئیداریدا چەند هەزار جار بەرامبەر بەوە، چۆن چاوەڕوانیت هەیە کە ئەو هێزی دادوەری کردن، لێهاتووی و دەرکی تۆی هەبێت؟ دیل یەک خولەک بیربکەرەوە و بزانە تۆ لە نۆزدە ساڵیدا چیت دەزانی و ئەگەر لە بری ژوسفین بوویتایە چیت دەکرد؟ ئەو هەڵە گەمژانەی کە لەو سەردەمەدا دەتکرد بهێنەرەوە یاد، یا ئەو هەڵانەی کە ژوسفین دەیکات، گرنگترە یاخود هەڵەکانی تۆ لەو کاتانەدا. پاش ئەوەی بە ڕووی ڕاستییەوە بابەتەکەم لێک دایەوە و توێکاریم کرد گەیشتمە ئەو بەرەنجامەی کە ژوسفین بە شێوەیەکی مامناوەند لە من زیرەکتر و خێرایی فێربوونیشی لە من زیاترە. بە داخەوە دەبێت بڵێم ئەم دانپیانانەی من نابێتە ستایشێک و وەسفکردنێکی ژوسفین. پاژەوە هەر کاتێ دەمویست سەرنجی ژوسفین بەرەو لای هەڵەیەک کە کردوویەتی ڕابکێشم بەوم دەوت، ژوسفین، تۆ دووچاری هەڵەیەک بوویت کە خوا خۆی دەیزانێت سەدان جار سووکتر و بچووکترە لەو هەڵەیەی کە من لە ڕابردوودا تووشی هاتووم. تۆ بە هێزێکی دادوەری پەروەردەکراو و بە توانای لێکدانەوە و وردبینین و کامڵەوە لە دایک نەبوویت. ئەمانە کۆمەڵە مەسەلەیەکن لەگەڵ تێپەڕبوونی ڕۆژگاردا بەدەستیان دەهێنیت و ڕۆژ بە ڕۆژیش کامڵتریان دەکەیت. کاتێک کە ڕەفتاری تۆ لەگەڵ ڕەفتاری خۆمدا لەو ساڵانەی کە هاوتەمەنی تۆ بووم بەراورد دەکەم ئەوا بۆم دەردەکەوێت تۆ چەندەها جار لە من باشتری و بەهرەیەکی درەوشاوەترت هەیە هەر لەبەر ئەم بەها زۆرانەیە کەوا ڕێگە بە خۆم دەدەم کە ڕەخنەت لێ بگرم چونکە لاوێکی بەهرەمەندی وەک تۆ نابێت وەها بکات و تووشی وەها هەڵەیەک بێت کاتێک کە ڕەخنەگر بە خۆ بە کەم زانییەوە دانی پێدا دەنێت کە خۆشی بێ کەموکوڕی نییە ئەوا گوێگرتن بۆ ڕەخنەکانی ئەو زۆر دژوار نیە بۆ شادە فون پولو وا پێویستی دەکرد کە لە ساڵی هەزار و نۆ سەد و نۆ دا دان بە هەڵەکانی خۆیدا بنێ لە کاتێکدا ئەو پیاوێکی سیاسەتمەداری بە دەسەڵات و بەرجەستە بوو لەو کاتەدا شازادە فون بولو لە پلەی سەدری ئەعزەم ویلهلمی دووهەم ویلهلمی لە خۆبایی کۆتا قەیسەری ئەڵمانیا ئەرکی خۆی جێبەجێ دەکرد. ویلهڵم کۆتا قەیسەری ئەڵمانی بوو کە لەشکرێکی گەورەی زەمینی و دەریایی ڕێکخستبوو، لەو باوەڕەدا بوو دەتوانێت هەموو لەشکرێک تێکبشکێنێ. بەڵێ، لە وەها کاتێکدا بوو کە ڕووداوێکی سەرنجڕاکێش ڕوویدا. ڕووداوەکە بریتی بوو لەو قسانەی کە لە دەمی قەیسەری بەتواناوە دەرچوو کە باوەڕکردنی زۆر دژوار بوو. قسەکانی ویلهڵم کیشوەری ئەورووپای وەها بە تووندی تەکان دا، کە دەرەنجامەکەی تەقینەوەیەک بوو لە توڕەی و هەموو جیهان ئەم دەنگەیان بیست ویلهلمی دووەم لە کاتێکدا کە میوانی دەوڵەتی بەریتانیا بوو هەندێک قسەی خۆویستانە و گەمژانەی لە ناو تێکڕای خەڵکدا پێشکەش کرد و مۆڵەتی دا کە قسەکانی لە ڕۆژنامەی دەیلی تەلەگراف دا بە چاپ بگات ئازیزان ویلهلم قسەگەلێکی لەم جۆرەی دەربڕی کە ئەو تەنها پیاوێکی ئەڵمانییە کە لەمەڕ ئینگلیزەکان هەستێکی دۆستانەی هەیە، هێزێکی دەریایی بەهێزی لە دژی ژاپۆن ئامادە کردووە. قەیسەری ئەڵمانیا لە درێژەی قسەکانیدا وتی کە تەنها ئەو بوو کە ڕێی بە ڕووسیا و فەڕەنسا نەدا کە بەریتانیا بکەنە خۆڵەمێش و هەروەها نەخشەی ئەو بوو کە وای کرد لوردرا برتسی ئینگلیزە بوئرەکانی لە ئەفریقای باشوور شکست بدات. ساڵەها دەبوو کە وەها قسەگەلێک لە دەمی پاشایەکی ئەوروپاییەوە دەرنەچووبوو. ئەم قسانە بە تایبەتی لە کاتی ئاشتیدا جێی سەرسوڕمان بوون و کیشوەری ئەوروپاش هەر وەک پوورەیەکی زەردەواڵەی تووڕە خرۆشا. بەریتانیاش لەم قسانەی ویلهیلم زۆر تووڕە بوون. سیاسەتمەدارانی ئەڵمانی لە هەموویان زیاتر واقیان وڕما بوو. ئەو شڵەژاویەی کە بە هۆی قسەکانی ویلهیلمی دووهەمەوە دروست بوو لە هەمووان زیاتر خودی خۆی هەراسان کرد. ئەو کاتێک پەی بەو کاریگەرییە نەگونجاوانەی قسەکانی خۆی برد، دەستووری بە شازادە فون بلو دا کە خەتای قسەکانی قەیسەر بگرێتە ئەستۆی خۆی. ویلهلمی دووەم لە فون بلوی کە کەسایەتییەکی بە تەجروبە بوو داوا کرد کە ئەو بە هەموو جیهانی ڕابگەیەنێ کە ئەو لە هەڵەدایە و تاوانبارە و ئەو داوای لە ئیمپڕاتۆر کردووە کە ئەو قسەیە بکات. شازادە فون پلوو لەمەڕ ئەم داخوازیەی شازادە وێلهلم دژ وەستایەوە و وتی، بەڵام قوربان گیان، مومچین نییە کەس باوەڕ بکات کە من لە توانامدا هەبێت وەها داوایەکتان لێ بکەم کە ئەو قسانە بکەن. فون بلوو لە هەمان ساتەوە کە ئەم قسانەی دەکرد زانی کە هەڵەیەکی گەورە دەکات، چونکە ئیمپڕاتۆری تووڕە هاواری کرد. تۆ من بە گەمژە دەزانی؟ ئایا وا دەزانی کە من تووشی وەها هەڵەگەلێک دەبم کە تۆ هەرگیز تووشی نابیت. ئالێرەدا بۆ بەڕێزان کە فونبلو بۆی دەرکەوت بەر لە مەحکوم کردنی بەرامبەر دەبێت باس و ستایشێکی بکەیت تاکو زەمینەی قسەوەرگرتن ئامادە و خۆش بێ بەڵام چونکە درەنگ بووبوو ئەوا فونبلو ڕێگەیەکی تری گرتە بەر ئەو بە ڕێزێکی زیاترەوە وتی قوربان گیان من هەرگیز ڕێ بە خۆم نادەم کە وەها بیرکردنەوەیەکم هەبێت بەڕێزتان لە هەموو لایەنێکەوە لە من بەرزترن جەنابتان نەک تەنها لە بواری کاروباری سەربازی و دەریایی شارەزاییتان نییە، بەڵکو لە لایەنی زانستی سروشتییەوە لێهاتووییەکی باشتان هەیە و لە من شارەزاترن. من زۆربەی جار بە تاسەوە گوێ لە قسەکانی جەنابتان دەگرم کە باسی پارامیتەر، تەلەگراف، بێسیم و تیشکی ئێکس دەکەن. من شەرم دەکەم کە بڵێم لە زانستی سروشتی و تەنانەت کیمیا و فیزیاش تێکدەزانم. تەنانەت ناتوانم سادەترین دیاردەی سروشتی شەرح بکەم. من تەنها کەمێک زانیاریم دەربارەی مێژوو و کەمێکیش بەهرەم لە زانستی سیاسی و دیبلۆماسیدا هەیە. هیلمی دووەم بە بیستنی ئەم قسانە شادومانی خۆی دەربڕی، چونکە دەیبینی کە فون بلو سیاسەتمەداری لێهاتوو ستایشی ئەو دەکات، فون بلو دانی بە باشی ئەو دانابوو. ویلهیلمی دووەم پاش ئەو دان پیانانەی فون بلوی بەخشی و تەنانەت دەستەکانی بە گەرمو گوڕیەوە گوشی وتی، لە بیرتە ئەو کاتەی بە تۆم وتبوو کە ئێمە ئەم دوانە دەتوانین لە دونیای نازناودا تەواوکەری یەکتر بین؟ ئێمە دەبێت بە یەکەوە بمێنینەوە و بێگومان هەرواش دەبێ. ویلهێلم لەو هەستی بەرزبوونەوەی خۆی بەسەر فومبلوودا شەوق و زەوقی پەیدا کردبوو کە چەندەها جار دەستی خۆی تەکان دەدا و بە مشتی ڕایدەوەشاند و دەیوت هەر کەسێ بەرامبەر شازادە فونپلوو قسەیە بکات لووتی دەشکێنم. فومبلوو بە زیرەکی سیاسەتمەدارانەی خۆی لە کاتی خۆیدا خۆی نەجات دا و لەو هەڵە گەورەی کە تووشی بووبوو ژانی سەلامەتی بەدەر برد. ئەو دەبوو سەرەتا لە کەموکوڕیەکانی خۆی و بەرزی ویلهێلم بەسەر خۆیدا دەستی پێ بکردایە تاکوو زەمینەی باش و گونجاو دەست بخات. نە ئەوەی کە قەیسەر ئاگەدار بکاتەوە کە ئیمپراتۆر گەمژەیەکە کە پێویستە بەردەوام یەکێک چاودێری بکا. کاتێ فونبولو توانی بە چەند ڕستەی ستایش و پێهەڵدان ئیمپراتۆری تووڕە و لەخۆبایی بکاتە دۆستێکی باش و قورس، ئەوە بهێننە بەرچاو، ستایش و ڕێزنان دەربارەی من و ئێوە و لە میانەی پەیوەندییەکانی ڕۆژانەماندا چ ڕۆڵێکی دەبێ؟ ئەگەر دروست و بەجێ سوود لە داننان بە هەڵەکانماندا و ستایشی کەسانی تر وەربگرین، ئەوا موعجیزەی واقیعی لە پەیوەندییە مرۆڤایەتییەکانماندا ڕوو دەدا. ئەگەر دووبارە پێتان خۆشە کەسانی تر بەبێ ئەوەی تووڕەیان بکەن و بیانڕەنجێنن، لە ڕەهەندی خواستەکانی خۆتاندا جێگیریان بکەن، ئەوا سەرنج بدەن لەم ڕێسایەش. بەر لە پێشنیارکردنی ڕەخنەکانی خۆتان لە بەرامبەر خەڵک، سەرەتا باسی هەڵەکانی خۆتان بکەن و لێیان بدوێن. ئازیزان و خۆشەویستانم، ئەوەی پێشکەشمان کردن هەریەکە لە پاری بیست و سێ و پاری بیست و چوار بوو لە پەرتووکی هونەری هاوڕێگرتن و شێوازی هەڵسوکەوتکردن لەگەڵ خەڵکیدا،